بەسەرهاتی زەولمەکان و تونچیەکە. شەهرەزاد وتی بەیانی تونچی ڕۆیشت تونی گەرما و گڕبدا یەکێکی بینی ڕاکشابوو وتی ئاخۆ بۆچی ئەم مردویان لێرە فڕێداوە بەنوکی پێی پاڵێکی بەلاشەکەوەنا سێری کرد ئەجوڵێتەوە ئەم جاوتی هەر کەسێک حەشیشای کێشێ دێتێرە و لێ نوێ ئەم جا سێرێکی دەموچاوی کرد هێشتا مووی لێ نەڕوا و لاوێکی جوان و قۆزە بۆی دەرکەوت کە نەخۆشە و نامۆیە بێرە لە بەرخۆیەوتی لا حولە ولا قوتە ئللا بللا تازە پێویستە بۆ ئەوەی گونابار نەبم یارمەتی بدەم چونکە پێغمبەر درودی خۆی لێ بێ ئامۆژگاری کردوین ڕێز لە نامۆیان بگرین نەخوازەڵە ئەمە نەخۆشیشە بردە ماڵی خۆی و بەژنەکەی وت کە جەیەکی بۆ ڕابخات و پەزێرایی بکە ئەویش ئایی بۆ گەرم کرد و دەست و قاچی بۆشت و سەرینێکی خستە ژوور سەری ئەم جاگەڕایە و ناو بازار بڕێ گوڵا و ئاوی نانا و شیرینی بۆ هێنایەوە و دەرخواردیدا کراسێکی پاکیان لەبەر کرد ئیدی بەرەو چاکبوونەوە چوو وای لێ هات شانی لەسەر سەرینەکە دادا تونچەکە زۆری پێخۆش بوو ئەم نزای کرد سوپاس بۆخوا کە چاکبوونەوەی ئەم هەرزەکارە لەسەر دەستی ئێمەدا بوو سێ ڕۆژان بەرەو باشترە ڕوە لی پرسی ئێستا چۆنی کوڕی خۆم ئەی ژووتی سوپاس بۆخوا زۆر باشم ئەم جا تونچی بەرەو بازار بۆ و دەفرۆجی کڕی و هێنایەوە بەژنەکەی وت ڕۆژی دوو فرۆجی بۆ سرە بڕیت یەکێکیان بەیانیان ئەویدی ئێواران دەرخواردی بدە ئیدی ژنە گۆشتاوی مریشکەکەی دەرخوارد دەدا بەیانیان لەسەر جێگاکەی ڕاکشا و ژنە جاجمێکی پیادادا دوای دەستشتن لێ نووسەوە ڕۆژێکیان تونچی خۆی کردەوە بە ماڵ داڕوانی ژنەکەی خواردن دەرخواردی کوڕەکەدا لێی پرسی ئێستا چۆنی نەخۆشەکەوتی سوپاس بۆ خوا زۆر باشم خوا پاداشتی ئێوەش بداتەوە تونچی زۆر خۆشحاڵ بوو تونچی کە ڕۆژانەکەی پێنج درهەم بوو ئاوی بەفسەج و نەعنای بۆ هێنایەوە ڕۆژی درهەمێکی بۆ دا بە دەرمان درهەمێکی دی ئەدا بەفروچ بەم شێوەیە یەک مانگ پەزێراییان کرد لاوە چاک بووە ئەمجا تونچی پێی وت کوڕم ئەتوانی کارم لەگەڵ بکەی ئەی ژووتی بەڵێ تونچی کەرێکی بۆ بەکرێ گرت و بە سواری بردی پێداویستی خۆشتنی بۆ کڕی کردی بە گەرماوکەدا پێیوت دەیناوی خی لێبێنە بابت شۆم ئەمجا کەوتەشتنی زەعلمەکان دوای کەمێک خاوەن گەرما و ناترێکی نردوتی ئەمەی تۆ ئەیکەی ئەرکی ئەمەیە تونچی وتی ئەمانە چاکە و پیاوەتی تۆن ئەمجا ناترەکە سەری نەخۆشەکەیشی هەر لەوێ داتاشی و ئەمجا شتی کە تونچی بردیەوە ماڵەو کراسێکی تەنک و دەستێ جلی جوانی خۆی و یاشماخێکی پێپۆشی و قایشێکی باریکیش بۆ پشتی ژنە تونچیش دوو فڕوجی مریشکی بۆ لێنابوو کە لەسەر جێگاکەی خۆی دانا هەستا و شەکرۆکەی لە ئاوە دەرماندا بۆ توانە و پێنۆشی کە خوان ڕەخرا بەدەستی خۆی گۆشتی مریشکە ناسکەکەی کرد بەدەمەوە فڕوجاوەکەی ئەدایە کە تێر بوون دەستی نەخۆشەکەیان شت ئەمجا زەئولمەکان وتی خوا تۆی بۆ من کردە فریشتە و لەسەر دەستی تۆدا چاک بوومەوە تونچی وتی واز لەم قسانە بهێنە پێم بڵێ لە پێناوی چی داگەشتی و تام شارە خەڵکی کوێیت چونکە دیارە تۆ کاتی خۆی بووە بوویت ئێژوتی تۆیش پێم بڵێ چۆن منت دۆزیوەتەوە تاکو منیش بۆت بگێڕمەوە تونچی وتی تۆم لەو سەرسەلیۆنکەی بەردەم تونی گەرماوەکەدا دۆزیەوە ئیتر نەمزانی کێفرەی دابی ئەوە بوو تۆم هێنایەوە ماڵ زەول مەکانی ژوتی پەنا بەو خوای ئێسقانە فرێدراوەکان زیندووەکاتەوە ڕەنجەکە بەفیڕۆ نەچووە پاداشتت هەرە دەمەوە ئەم جا پرسی ئێرە کوێیە تونچی وتی ئێرە شاری قوتسە ئەم جا زەولمەکان نامۆی خۆی و ونبوونی خوشەکەی بیرکەوتەوە بەسەرهاتی خۆی بۆ تونچی جێڕایوتی بەهۆی ئەوان بوو پرزەم لێ بڕا خۆم بینیەوە لە کڵپەی گڕا کەچی ئەو کەسەی من بۆی سوتاوم چەندە دڵ ڕق بوو وا دڵی گۆڕاو لام لێکەنەوە و پشتی گوێم مەخەن دەرم بێنەوە لە گڕی سوورە. لە دڵدا زۆرێک لە ئێوەم پرسی، دڵیش ناسکە، ها کەوا تۆرە. زۆر گریا، تونچی وتی مەگری و ستایشی خوا بکە کە سەلامەتی. زەولمەکان وتی دیمەشق لێرەوە چەند دوورە، ئەویش وتی شەش ڕۆژ ڕێیە، ئەمجا وتی ئەتوانیت بمخەیتە سەر ڕێگاکەی؟ تونچی وتی گەورەم ناهێڵم بە تەنیا بڕۆی، تۆ گەنجێکی نامۆ و نەشارەزای، خۆم هاوڕێت دەبم بە ژنەکەشمەڵێم ئەگەر ویست یەویش لەگەڵ خۆم دێنم حەز ناکەم هەر خۆت سەفەر بکەیت ئەمجا لە ژنەکەی پرسیا خۆ تۆیش لەگەڵم دەیت چونکە میوانە نیازی چونە دیمەشقی هەیە ئەگەر لێرش ئەمێنیتەوە ئەوە دواترە گەڕێمە ماڵەوە چونکە ترسم جەردە و ڕێگران ڕووتی بکەنەوە ژنەکەش بڕیاری دا لەگەڵیان بڕوا ئەمجا تونچی شتومەکی خۆی و ژنەکەی و ماڵەکەی هەڕاز کرد و فرۆشتی وشترێک و کەرێکی لێکڕی هەرسێکیان سوار بوون هەر ڕۆشتن شەش ڕۆژ بەڕێوە بوون ئەمجا خۆیان کرد بە شاری دیمەشقدا ئەمجا تونچی چووە بازار و هەندێک خواردنی کڕی پێنج ڕۆژ مانەوە چونکە ژنی تونچی چەند ڕۆژێک نەخۆش کەوت و دواتر مرد مەرگێ و ژنە زۆر کاری کردە سەر زەولمەکان چونکە هەمیشە پێزێرایی ئەکرد و پێوەی ماندووە بوو کە تونچی بینی زۆر بەخەم بوو بۆ ژنەکەی وتی خوا پاداشتت بداتەوە مردن چارەنووسی هەمووانە تونچیش وتی خوا پاداشتی تۆش بداتەوە سا بەڵکو خوا ئەم خەمەمان بەخێر بگێڕێ کوڕەکەم خۆت ساز بدا با کەمێک بچینە ناو شارەکە و تازێک دڵمان بکرێتەوە ئەی ژوتی چۆنە پێ باشەوەکەین دەستی بەدەستی زەولمەکانەوە بوو قەرەباڵغی بینی، وشتر و باری بینی، بە فەرش و تۆپە کوتاڵ و زین و سەر زین و چەندین کۆیلە و خزمەتکاریان بینی. زەولمەکان لە دڵی خۆیدا وتی ئاخۆ ئەم بارە وشترانە و ئەم هەموو فەرش و کوتاڵ و کۆیلانە هی کێ بن؟ لە خزمەتکارێکی پرسی لە وەڵامدا وتی ئەمە دیاری و داهاتی والی دیمەشقە ڕەوانەی شا عومەری کوڕی نوعمان ئەکرێ. زەولمەکان. چاوی پڕ فرمێسک بوو ئەم شعرەی وت ئەی ئەوانەی کەوا ونن لە چاوان لە نێو دڵدان ئازیزن وەکو میوان بە دووریتان ژیانم خەیلی تاڵە لە تاسەی ئێوە بوو دڵدایە چێوان کە خوا کردی و بە ئێوە شاد بوومەوە لە ئامێزە دەگرم بەیانی تاکو شێوان کە گریا تونچی پێیوت کوڕەکەم ئێمە هێشتا بڕوا ناکەین تۆ چاک بوویتەوە بێخەم بە دڵی خۆت بدەوە من خەمی ئەوەم بوو تێک بچی ئەم جاکەوتە دڵدانەوەی و هاندانی زەول مەکانیش هەر هەناسەی هەڵاکێشا و لە داڵغی خوشکی دابوو بیری بەلای نیشتیمانەکەیەوە بوو بەدەم فرمێسکەوە ئەم شێرەی وت توێش و هەڵگرە کوا تۆ جێگیریت گومانی نییە ڕۆژێ دێ بمریت خۆشی ئەم دنیا لە خشتە دەبا دوای کفنێک و چەند بست خاگەگری تۆ ڕێبوارێکی ئێوارەت لادا سبەی جێی دێڵیت ملی ڕێگری دیسان زەولمەکان دایە پڕمێگریان تونچیش بە دوایدا و ئەمەیان بۆ لە دەستدانی ژنەکەی ئیدی تاک و ڕۆژ بۆوە هەر دڵی زەولمەکانی دایەوە کە ڕۆژ بۆوە تونچی لی پرسی ئەڵەی پیری نیشتیمان دەکەی ئەی ژووتی ئەرێ بەخوا ئیدی ماڵ ئاوایی لەکەم و لەگەڵم کاروانە وشترەدا ڕۆمەوە تونچی وتی منیش ناتوانم لێ دوور بم چاکەیەکم لەگەڵ کردووی خۆ ئەبێت بیگەێنمە ئەنجام زەولمەکان زۆر سوپاسی پیاوەتی ئەوی کرد ئەمجا چووە گۆڕەپانی ئاژەڵان وشترەکەی فرۆشت و بە بڕێکی پارەکەی کەرێکی دیکڕی بۆ زەولمەکان کە گەڕایە وتی سواری ئەم کەرە ببە هەر کەماندوو بوویت دابەزە و پیادە ببە زەولمەکان وتی خوا پاداشتت بداتەوە و هێندەم دەسەڵات بداتێ تۆڵەی ئەم چاکانت بۆ بکەمەوە چونکە ئەوەی تۆ بۆ منت کردووە برا بۆ برای ناکات کە شەو داهات زەخیرەی خواردنیان بار کرد و شوێن کاروانەکە کەوتن لەو لایشەوە کاتێ خوشکەکەی لە خانەکە لە شاری قدست عبایی بەسەری دادا بچێت بۆ کار بگەڕێ تاک و گۆشت بۆ براکەی بکرێت و بۆی برژێنێ بە ڕێگاوە ئەگریا و نەیەزانی ڕوو لە کوێ بکە سوێی دوورە وڵاتی و نامۆی چوو بە دڵیەوە نزایە کرد و لە خوا ئەپاڕای و ئەیوت، شەو هاتەوە بۆ ڕازی من، بۆ تاسە و بۆ ئازاری من، دووریت جەرگی بڕیووم، بیبیستە هاواری من. هێندە دوورە وەستن شێوە، بە جارێ بازاڕی من، گڕت خستە گیانەوە و دڵی برینداری من. تانەم لێ مەدەن تووخوا بۆ وەختی سواری من، سوێندم بە سۆزی پاکت، پیرەکە نوزهەت الزەمانی بەو عەباشڕەو بینی زۆری بەلاوە جوان و ناسک بوو بە خۆی وت ئەم کیژە جوانە هەر چەند هەژارە بەڵام دڵ ئەبا خەڵکی ئەم شارە بێیان نا پەسەندمە ماوەیەک شوێنی کەوت دواتر لی پرسی کچەکە تۆ ئازادیت یا کەنیزەکی کیژەکەمەی بیزوتی برینم مەکوێنەوە پیرەژوتی شەش کچم بوون پێنجان مردن بچکۆلەکانم بۆ ماوەتەوە ئێستاش ئەمەوێ بزانم خەڵکی ئەم شاریت یا نامۆیت بۆەوەی لەگەڵ خۆم بتبەمەوە بتکەمە دەستە خوشکی تاقانەکەم و دڵی پێت بکرێتەوە ئەگەر بێکەسیشی دەوە ئەتکەمە کچی خۆم نووسەت و زەمان کەمەی بیست لە دڵی خۆی داوتی ڕەنگە لای ئەم پیرە خۆم بۆ بپارێزرێ ئەم جا بە پیرەی وت مامەکە من کیژە عربێکی ناموم برایەکی نەخۆشی لاوازم هەیە ڕێزدار و بەناوبانگی وڵاتی خۆم بووم گەڕێمە دەیت ڕۆژانە لای کیژەکەت بم شەوانش بگەڕێمەوە لای براکەم ئەوە لەگەڵت دێمەوە تاکو براکەشم شوێنەکەم بزانێ ئێمە خەڵکی حیجازین پیرەژوتی نامۆیان ئازیزی ئێمن چۆنت پێ باشەوە بکە حەزەکەیت براکەشت بێنە ماڵی من پیرە زۆر بە ڕێز و بەنەرمی و قسەی بۆ کرد تاکو ڕازی کرد شوێنی کەوت لەو لایشەوە چاوی لە پێنج چاوڕێکی داگرت وشتر و کەژاویان بۆ هێنا خواردن و خواردنەوەیان خستە بەردەمی تومەس پیرەی دەشتەکی و هاوڕێکانی جەردە و ڕێگرن نە مناڵی هەیە و نە هیچ ڕێبوارێک بوون قەدەری خواوا بوو ئەم کیژە لە ڕێ ببینن پیرەش بەدەم قسەکردنەوە کیژەی گەیاندە کەناری شار پێنج لاوە عربەکانیش وشتر و کەژاویان ئامادەی سەفەر کردووە پیرە سواری وشترێک بوو نزهت و زەمانی خستە پاشکۆی خۆی ئیدی نزهت و زەمان بۆی دەرکەوت فێڵی لێکراوە پیرە دەشتەکێکە فریوی داوە بە درێژی ئەو شەوە بەدەم ڕێوە هاواری کرد و گریا ئەوانیش خۆیان گەیاندە کێوەکان تاکو و کەس نیان بینێ بەرەبیان پیرەدا بەزی و ڕووی کردە کیژەوتی ئەم شین و شەپۆڕە چییە؟ کیژەش لە شاری ناسکۆڵە گەر نەیبڕیتەوە تا بتوانم لێتە دەم کیژە کەمەی بیست ژیانی لەبەر چاو تاڵ بوتی پیری نەکبەت من خۆم دایە سایی تۆ بۆ غەدرم لەکەی ئەتەوێت سزایشم دەی پیرە لە وەڵامی داوتی ئەوە زمانی شتەیە ئاوە وەڵام بدەیتەوە هەر قەمچەکەی هەڵگرت و پێدا کێشا و پێوت بێدەنگ نەبی ئەتکوژم کیژە سعاتێک بێدەنگ بوو بیری بەلای براکەیەوە بوو ڕۆژی دوم بە پیرەی وت چۆن دەستی منت بڕی و منت هێنا ئەم شاخوچێەوە ئێستاش چیت لە من ئەوێ پیرەی دەشتەکی هێندەی دی دڵی ڕق بووتی ئەوە زمانیشت هەیە وەڵامی پێ بدەیتەوە نەگبەت هێندە قامچی بە پشتی داکێشا کە خەریک بوو ببورێتەوە کەوت بەسەر پێڵاوەکانی داوماچی کردن ئەم جاوازی لە لێدانی هێنا بەدەم جنێودانەوە پێوت بەم شوڵەتەڕە گوێم لە گریانت بێ زمانە دەبڕم ئەویش لە ترسا بێدەنگ بوو لەبەر ئازار چوار مشتەقی لی دانیشت و سەری خستە کۆشتەوە بیری لەم ڕسوایی ئێستا و ناز و نیعممەتی جارانی خۆی کردەوە خەمی برا نامۆ نەخۆشەکەیشی خوارد بەدەم هەنس کەوتی وەفای زەمانە کوا تاکو و سەرا کێ ڕزگارە بێ لەو بێنە و بەرە دنیا کە بۆ خۆی هەر کۆتا بێ ئێمەش مردن و گۆڕمان لەبەرە داخی ئەم هەموو خەم و پەژارش بۆ ژێنم بۆ تە کۆسپ و تەگەرە سەد ساڵیش بژی بێسوودە ئەگەر تێدا سەرشۆڕ بووی بوویتە سەمەرە پرزەم لێ بڕا و بێ ئومێد ماوم نامۆی بردمیە ڕیزی ئەو کەرە گەڕێتان کەوتە شار و هەوارم بڵێن فرمێسکی گریەی بەخوڕە شعرەکە زۆر کاری کردە پیرە دەشتەکێ و دڵنەواییدایە و فرمێسکەکانی بۆسری کولێرەیەکی جێی دایە وتی ڕقم لەو کەسانەیە لە کاتی تووڕەبوونمدا وەڵام ئەدەنەوە ئەتفرۆشم بە دەوڵەمەندێک وەکو خۆم باش بێ چاکە کار بێ کیژەوتی خێرت بنووسێ شەوگار درێژ بوو برسێتی زۆری بۆ هێنا بۆیە هەندێ لە کولێرە جۆیەکەی خوارد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پەنجا و شەش. شەهرەزاد جێڕایەوە پیرەی دەشتەکی فەرمانیدا سوار بن خۆشی کیژەی خستەوە پاشکۆی و سێ ڕۆژ بەڕێوە بوون ئەمجا خۆیان کرد بە شاری دیمەشقدا لە ئوتێلی سوڵتان لەندە، کە نزیک ماڵی جێگری شار بوو. نوزەتوزەمان بە هۆی ماندووی ڕێگاوە ڕەنگی هەڵبزڕکا بوو، بۆیە دەستی کردە گریان. پیرەی دەشتەکی تووڕە بوو، سوێندی لێ خوارد، بە حەقی شووڵەتەڕەکەم ئەم گریانە واز لێ نەهێنیت، ئەتفرۆشم بە جولەکێک. دواتر دەستی گرت و لەگەڵ خۆیدا بردیە مەزاتخانەی کۆیلەفرۆشان، بەم شێوەی پێیدا هەڵدا. یااللە ئەم کەنیزەکەم هەیە براکەی نەخۆش کەوتووە نردومە بۆ شاری قودس تاکو خزمانم چارەسەری بکەن ئیدی ئەم کیژە هەمیشە بۆ براکەیەگری بۆیە ئەمەوێت بیفرۆشم هەر کەسێک لێم بکرێت کە براکەی چاک بۆوە ئەویشی بۆ ئەهێنم و بە نرخێکی هەرزان پێفرۆشم با هەردووکیان پێکەوە بن بازرگانێک پرسیێم کیژە تەمەنی چەندە پیرە وتی ئەمە هێشتا کچە زۆر بە ڕەوشت و زیرەک و جوانە ئەم زەرد و لاوازیەشی هی خەمی براکەیەتی بازرگان دەستی پیرەی گرت و بردیە لا و پێیوت ئەم کەنیزەکەت لێ کڕم و پارێکی باشیش دەدەمێ بەڵام مەرجم هەیە گەر پەسەندیەکەی ئەوە ئەمەوێ دەشتەکی وتی حەزەکەی بیبە بۆ سوڵتان چۆن مەرجدانەی دای بنێ ئەگەر ئەتوانی بیگێنە لای شرکانی کوڕی شامەری کوڕی نەمان خاوەنی شاری بەغدا و خوراسان ڕەنگە بەدڵی بێت و نرخێکت بداتێ قازانجێکی زۆریش لێ بکەیت بازرگانە کەوتی من کارێکیشم پێێتی ئەمەوێت فەرمانێکی شاهانم بۆ دەربکە کە باجی گومرگ نەدەم نامەیەکیش بۆ تۆ بنووسێ کە چاوێکی لە تۆی شۆبێ پەیمان بێ بە هێندەی خۆی زێڕت بدەمێ پیرەی دەشتەکیش وتی پەسەندمە ئەم جە هەردووکیان چوونەوە نزیک نوزەت و زەمان دەشتەکەکە ناوی نابوو ناجیە بۆیە بانگی کرد ناجیە کیژەش کە گوێی لەو ناوە بوو دەستی کردە گریان و وەڵامی نەدایەوە ئەم جاپیرە ڕووی کردە بازرگانە و پێیوت هەروەکو ئامۆژگاریم کردی بیلاوێنە و ئاگاد لی بێ ئەم جا بازرگان لێ چوە پێش و بە زمانێکی شیرین کەوتە دواندنی نزهەتوزەمانیش کە بە زمانی عەرەبی قسەیەکرد وەڵامی دایەوە بازرگان بەخۆی وت ئەگەر ئەمە ئەوە بێ کە پیرەی دەشتەکێڵێ ئەوە بە ئاواتی خۆمەگەم بازرگان سلاوی لێکرد و هەواڵی پرسی کە نزەت و زەمان سەیری بازرگانەکەی کرد لەدلی خۆی داوتی لەوە چێ ئەمە کڕیارەکەم بێ ئەم جاوتی ئەگەر نەهێڵم بە من بفرۆشێ ئەبێت هەر لای ئەو پیرە زاڵمە بمێنمەوە هێندەم لێ دا ئەم کوژێ ئەم پیاوە بە ڕوخساریدا دیارە کە کەسێکی باشە بۆیە بێت بە زمانێکی شیرین وەڵامی بدەمەوە ئەم جاوتی سلااو لە ئێوەش بە گوێرەی فەرمانی پێغەمبەر درودی خۆی لێبێ کە هەواڵیشم ئەپرسید یاخوا دژمنەکەت بە حاڵم بێت ئیدی بێدەنگ بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بازرگان لە دڵی خۆی داوتی ئەم دەشتەکیە زۆر جێلە منیش ئەو زمان پاراوی و جوانی ئەم کەنیزەکەم بەدڵدا چووە خۆ ئەگەر خوێندەواریش بواە ئەوە هەر زۆر گرنگترە بوو دیارە ئەم دەشتەکیان نرخی نازانێ ئەم جاڕووی کردە دەشتەکی و پێیوت کاکی برا دوسە دینارە دەدەمێ و نەحەقی سلتانە هەبێت و نە هیچ پیرەت و ڕەبوتی هەستە دەی لاچۆ بەو خۆیان دوسە دینارم لە بری ئەو عبایی کە بەسەری داداوە نادەمێ ناکاکە نە نایفرۆشم و وشتری پێ لە وەڕێنم و نانی پێەکەم ئەمجا بانگی کردە نووسە دوو زەمان وتی وەرە بۆ گەن هەر ناتفرۆشم بە بازرگانەشی وت وا مەزانی پیاوێکی ژیریت بە حەقی ئەم شوڵە گەر دوور نەکەویتەوە لێم قسەی خراپیشت پێڵێم بازرگان لە دڵی خۆیدا وتی ئەم پیاوە شێتە نرخی ئەم کەنیزەکەش نازانێ ئەگەر شێت نەبێ بۆچی سوێن بە شوڵەکەی دەستی ئەخوا بەخوا ئەم کەنیزەکە سامانی کیسرا دێنێ خۆ من هێندەشم پارە نییە بەڵام بەو خوایە داوای هەموو ماڵ و سامانی شمکایی دەمێ ئەم جا بە پیرەی دەشتەکی وت گەورەی عربان کەمێک دڵت گەورە بێ لەگەڵمدا ئاخر عباکەی شڕە کۆ بەرگی گران بەهای لەبەردایە پیرەژوتی ئەو عبایشی پێزیادە بازرگان لە کەنیزەکەی پرسی ناوچیە ئەوش لە وەڵام داوتی ناوی ئەمڕۆم یان ڕۆژانی پێشوم بازرگان پرسی چۆن تۆ ئەمڕۆ ناوێکت هەیە و ڕۆژانی پێش و ناوێکی دی کیژەوتی بەڵێ جاران ناوم نزهت و زەمان بوو ئەمڕۆژ شکاوی زەمانم کە بازرگان ئەمە بیست چاوانی پڕفرمێسک بوو ئەم جاپرسی ئەی ڕازە کابرای نەخۆشت هەیە ئەیژوتی ئەرێ بەخوا گەورم وا زەمانش لە یەکی دابڕیوین ئێستا ئەو لە بیت المقدسە و نەخۆشە دەنگ و شێوەی قسەکردنی بەدڵی بازرگان بوو لە دڵی خۆی داوتی دەشتەکی ڕازەکە ئەمە بە نرخە کیژەش لەو لاوە دوورە وڵاتی و برانەخۆش و ماڵە باوانی بیرکەوتەوە کەوتە گریان ئەم شعرانەی هاتە سەر زمان بۆ هەر کوێیەک ڕۆشت بیت لە نێو بیر و هۆشی مندای لە کوێ بیت خوا ئاگای لێتەوە پارێزراوی قەزا و بەڵیت بە دووریت کە بازرگان ئەمەی بیست لەگەڵی داگریا دەستی درێژ کرد کە فرمێسکەکانی بسرێ کیژە ڕووی وەرژێراوتی بمبەخشن گەورم ئەوە پیرە دەشتەکیش هەر سریانەکە دەشتەکی پێی وابوو لە بازرگان هەڵگەڕاوەتەوە بۆیە بەخۆی و شوڵەکەی دەستیەوە هەڵی کوتایە سەر نووسەت و زەمان و کێشای بە پشتیدا و بەدەمەخستی پارچە بەردێک هەڵچەقێنێ و چاوانی و هەڵی دڕی و خوێن جۆگەلەی بەست قیژاندی لە هۆش خۆی چوو بازرگان دەستی کردە گریان بەسەری دا و لە دڵی خۆی داوتی ئەگەر بە هێندەی کێشی خۆی داوای زێڕی کردووە ئەم کەنیزەکەی لەیەکڕم و لەم زاڵمەی ڕزگارەکەم ئەمجا دەستی کردە جنێودان بە دەشتەکێکە کە کیژە بە ئاگە هاتەوە بە پارچە پەڕۆیەک ناوچەوانی خوێناوی بەست و چاوانی بەرەو ئاسمان بڵند کردەوە و ئەم شعرەی وت کوا بەزەیت بە کەسی پاکە کە بەڵا ئاوای ڕسواکا فرمێسکیش بە خوێن تێکڕکە هەر ئەبێ بگری و داواکە نزهت و زەمان ڕووی کردە بازرگان بە دزی دەشتێکیەوە لی پاڕایوتی توخوا لە دەست ئەم خوانە ناسە زاڵمە ڕزگارم کە خوا لە ئاگری دۆزە فرزگارت بکە ئەوە بزانە گەر ئەم شەو لای ئەم کابرا دەشتەکێ بمێنمەوە خۆمە کوژم بازرگانە بە عەرەبە دەشتەکێکی وت دیارە تۆ بەو نیازە لەم کیژەت نەدا کە ئاوای بەسەر بێ وەرە بالێت بکڕم پیرەی دەشتەکی و تێ نرخی خۆیم بدەرێ و پیرۆزت بێ ئەگەر نا لەگەڵ خۆم ئەی بەم و ئەی کەم و شترەوان بازرگان وتیەوە 5هزار دینار ئەوی ژووتی نایدەم ئەویش هزار دیناری دایە پیرەوتی نایدەم چونکە من باوی هزار دینار کولێرەی جۆم دەرخوارداوە ئەوە مایەکەی خۆشی نییە بازرگان زۆر تووڕە بوو وەخت بوو لە پێستی خۆی بچێتە دەرەوە بۆ یوتی بەخۆت و تیرە و هۆزەکەت بای ئەو پارەیە کولێرەی جۆتان نەخواردووە وا من یەک نرخ دەدەمێ پەسەندت کرد زۆر باش ئەگەر نا چاوێک لە والی دیمەشق داگرم کە هەر بە زۆر لێت بسێنێت و پولێکیشت نەداتێ پیرەی دەشتەکی وتی بڵێ بزانم بازرگانە کەوتی سە هزار دینار دەدەنێ پیرەی دەشتەکی وتیەوە پێم فرۆشتی تو ماڵی خۆتە منی ژوازانم لای برای خۆم ئەبێت بازرگان گەڕایەوە ماڵ پارەکەی بۆ هێنا نزهت و زمانی برد و بەدەم ڕێوە بڕیاریدا کە بچێتە قودس براکەشی بدۆزێتەوە و دوای بیفرۆشێتەوە دوایی خۆی گیان دە قودس دوای گەڕانێکی زۆر خانەکەی دۆزیەوە بەڵام براکەی لەوێ نەبوو